خزمەتانا وتمان بەیانی ڕەمەزانە و ئەمڕۆ حەوتی ڕەمەزانە و دڵنیا بن هەموو کارێک ئینسان لێی ببڕێ ئەتوانێت ئەنجامی بدا مەگەر قوتاربوون لە مردن لە دەستی ئینسان دەربچێ نەفەری وا هەیە بانگیەکەی ئەڵێ وەرە نانەکە و بخۆ ئەڵێ ناتوانم ئەڵێ هەڵسە بڕۆ و دەرگا بکەرەوە ئەڵێ ناتوانم بەس بە یەک کەلیمە قسە بڵێ ئەرێ وەڵام ماری هاتە ژوورەکەوە بزانە چۆن ڕاکاتە دەرەوە مانایە تایەتی بەس نایەوێ ئەنجامی با ئێمەش زۆرمان پێ خەیر خەیری زۆرمان پێیە بەڕۆژوو ببین خەیر بکەین قورئان بخوێنین زیکر بکەین سڵاوات بدەین بەڵام بالقوە لە ناخمانا هەیە بالفعل تەمەڵی تیا ئەکەین وتاری ئەمڕۆ جمعە باسی بەرەکەت و گەورەی سڵاواتدانە لەسەر رسول الله صلی الله علیه وسلم و ئاماژەیەکیش دەکەم بە ئەندازەی سەرفترە و فیدیەی ڕۆژوو لەگەڵ میقداری پارە کە زەکاتی تیا واجبە بێ لە ئاخری وتارەکەوە بە یارمەتی خوا ببارێنی خودا بارانی هەرچی فەیض و ئیحسانە لەسەر ئەو باعثی خەلق و گزیدەی جەمعی ئەکوانە داوای بەرزی و شکۆکردن بۆ گەورەترین مەخلوقی خوا و مرۆڤ کە محمد المصطفایە صلی اللە علیە وسلم سوودی بۆ ئێمە چییە لە دنیا و لە قیامەتا ئەو پێغەمبەرە صلی اللە علیه وسلم خوا لە دوای هەموو زنجیرەی پێغەمبەران ڕەوانەی کرد بۆ مرۆڤایەتی بەگشتی لە بیابانێکی وشک و کرک و لە ناو گەلێکی دڵڕەق و بێ بەزەیی دوور لە هەموو خوێنەواری و حەزارەتێک بەڵام لەوێوە توانی تیشکی نووری قورئان و بەها بەرزەکانی برایەتی و خۆشەویستی و یەکتاپەرستی بڵاوە پێ بکا بەسەر زەویا هات ئەم سەروەرە چل ساڵ خوا پەروەردەی کرد ئەدەبەنی ڕەبی فەئەحسەنە تەئدیبی پێغەمبەرە فەرمێ صلی الله علیه وسلم خوا پەروەردەی کردم چاکی پەروەردە کردم چل ساڵ دوای ئەوە وەحی بۆ ئەنێرێ و فریشتەی وەحی دێتە لای و پێی دەڵێ ئیقڕە، بخوێنە. قورئان دێتە خوارەوە لە ماوەی بیست و دوو ساڵ و چەند مانگ و چەند ڕۆژێکا، نزیکەی بیست و سێ ساڵ. لەناو قورئانا خوای پەروەردگار، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلواتي خوا بوسر بيغمر صلى الله عليه وسلم رفعي مكانتيتي باسو خواس كردنيتي لاي ملائكة كان صلواتي ملائكة وەسف و سەناکردنیەتی و سەلاتی مەلائیکە دوعای بۆ ئەکەن و سەڵەواتی ئێمەیش بریتیە لەوەی کە عەرزم کردن هەوڵەدەین لەو ڕێگەیەوە بەرزی بۆ پێغەمبەر داوا ئەکەین و خێریش بۆ خۆمان ئوبەی کوڕی کەعب خوای لێ ڕازی بێ ئوبەی وما ادراک ما ئوبەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم دوعای خێری بۆ کردووە مەقامی زۆر بەرزە یەکێکە لە گەورەترینی عالمان و قاریئانی قورئان کە خوای پەروەردگار ئەمری کردووە بە پێغەمبەر صلی اللە علیه وسلم بڕۆ بۆ لای ئوبەی کوڕی کەعب بڵێ سورەتی لەم یەکونی الذین کەفەڕوم بۆ بخوێنەرەوە پێغەمبەر هاتە لای ئوبەی کوڕی کەعب رضی اللە عنه و فەرمی ئوبەی خوا ئەمری پێکردم پێت بڵێم سورەتی لەم یەکون الذین کەفەڕوم بۆ بخوێنیتەوە فەرمی قوربان بۆ تۆ هاتۆ من بۆتی بخوێنمەوە فەرمی ئەمری خوایە حەزەکەم لە غەیری خۆمەوە گوێم لێ بێ سورەتەکەی بۆ خوێندەوە دیارە دەنگی زۆر خۆش بووە لە تەجوید و تیلاوەیشا هاوتای نەبووە ئەم ئوبەی کوڕی کەعبە جاء الموت، مردن هات، اذکروا اللە ایها الناس، لە خوا داوا بکەن خەڵکینە. ئەڵێ منیش وتم ئەی پێغەمبەری خوا من بەشێکم داناوە بۆ عیبادەت بۆ خۆم و دوعاکردن بۆ خۆم بەشێکی تایبەتی و مەخسوسە بێجگا فەرزەکان و بێجگا سونەتە موئەکەدەکانی تۆ کاتێکی مەخسوسم داناوە بۆ خۆم دوعای تێ ئاکەم چەنێ لەو دۆعای خۆم بدەم بە تۆ پێغەمبەری خوا فەرمی ما شئت هەرچەنێ حەزی لێی بوو ئەوەنە وتم ئەی پێغەمبەری خوا بیکەم بە سێ بەشەوە بیکەم بە چوار بەشەوە بەشێکی باشە بۆ تۆ یعنی ڕبعێکی بۆ تۆ بێ فەرمی ئین شئت و ئین زدت فهو خیر لك مەیلی خۆتە بەڵام تا زیایی بکەی بۆ خۆت باشە وتمەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بیکەم بە دوو بەشەوە نیوەی بۆ تۆ بێ و نیوەی بۆ خۆم فەرمووی ان شئت گەر مەیلت بێ توانی وا بکەی بەڵام گەر زیایی کەی بۆ خۆت باشە وتم ئەی پێغەمبەری خوا بیکەم بە سێ بەشەوە دوو بەشی بۆ تۆ بێ و یەک لەسەر سێی بۆ خۆم بێ فەرمووی ان شئت وان زدت فهو خیر له ئوبەی فەرمووی یا رسول الله اذا اجعل كل دعاء لك دەی وا بڕیارمە هەمووی بۆ تۆ بێ ئیمامی شافیعی ڕەحمەتی خوای لێ بێ ئەفەرمێ، لای کەمی زۆری سڵاوات لەسەر پێغەمبەر لە شەو ڕۆژێکا سێ سەد جارە. تۆ چەند جار سڵاوات دەی لەسەر پێغەمبەر لە شەو ڕۆژێکا؟ ئیمامی شافیعی ڕەحمەتی خوای لێ بێ ئەفەرمێ، لای کەمی سڵاواتی زۆر لەسەر پێغەمبەر صلی الله علیه وسلم لە شەو ڕۆژێکا سێ سەد جارە، سێ سەد جار. مرۆڤی وا هەبووە لە شەو ڕۆژێکا دە هەزار سڵاواتی لەسەر پێغەمبەری خوا یاوە زۆر نەوانەی هەزار سڵاوات لەسەر پێغەمبەری خوا دەن بەڵام ئێمە زمانمان فێر بووە بە لاسایی کردنەوە و بە خواردنی پاش پاشا و بەجێماوی دەزگا درۆزنەکان و خەڵکە لارو نەگبەتەکە فڵان وای وت و فیسار وای وت و ئەو کەناڵە وای وت و ئەوە وای کرد ئیتر ئەو سەروەرە بێنازە لە ئاستی زمانی وشکی ئێمە سڵاواتی زۆری بۆ نانێرین سڵاواتی زۆری بۆ نانێرین بەڕێزان سەد جار سڵاوات بەی لەسەر پێغەمبەری خوا خوا لە شەو ڕۆژێکە هەزار جار سڵاوات لەسەر تۆ ئەدا پێغەمبەری خوا فەرمی صلی الله علیه وسلم لا تجعلوا بيوتكم قبورا ماڵەکانتان مەکەن بە گۆڕستان لە گۆڕستانە نوێژ ناکرێ هەر ماڵێ نوێژی تیا نەکرێ گۆڕستانە قەبرە فان صلاتکم تبلغنی حیث کنتم لە هەرکوێ بن ئەو سەڵاواتەی ئێوە بە من ئەگات پێغەمبەری خوا ئەفەرمێ اللهم صل على محمد وعلى آل محمد ئیمامی ترمزی لە سنەنیا دەگێڕێتەوە و حەدیسەی ئوبەی بوو کە عەرزم کردن کەوا هەرچی دوعاکانی بوو یەکلای کردەوە بۆ پێغەمەری خوا بۆیە پێغەمەری خوا مژدەی دایە کە غەمت نامێنێ و گوناهەکانیشت خوا ئەیسڕێتەوە ئەی ئەو کەسانەی خەمتان هەیە جا هەیە ئەوەنەی میلەتی کورد خەمی هەبێ ماڵ هەیە و دڵ هەیە خەمی تیا نەبێ و پەژارەی تیا نەبێ کەس هەیە لەم وڵاتی ئێمە گرفتی نەبێ داخ و زوغ لە دڵیان نەبێ بە باسکردن نا بە جنێودان نا بە دوعاکردن نا بە سڵاواتدان لەسەر پێغەمەری خوا ئەڕەوێتەوە و ئەڕوا ئەڕوا ئەڕوا قسەی من نییە قسەی ڕسول وڵایە سەل الله عليه وسلم سوودی دوعاکردن چییە بۆ ئێمە یەکەم ئێمە فەرمانی خوا بەجێ ئەهێنین، خوا ئەفەرمێ، اقیموا الصلاة، نوێژ بکەن، هەر بەو جۆرەش ئەفەرمێ، صلوا علیه وسلموا تسلیما، سەڵات و سەلامی زۆر بکەن لە پێغەمبەری خوا، کاتێ ئێمە سڵاوات ئەدەین گوێڕایەڵی ئەمری خوامان کردووە، اللهم صل علی محمد وعلی آل محمد. دووەم، ئێمە موافەقەی مەلایکەتەکانی خوا ئەکەین کاتێ ئەوان سڵاوات ئەدەن لەسەر پێغەمبەر صلی اللە علیه وسلم. سێیەم، هەر کەسێ سڵاواتی دا لەسەر پێغەمبەر صلی اللە علیه وسلم خوا دەرەجەیەکی بەرز دەکاتەوە، خوا گوناهێکی ئەسڕێتەوە. چوارەم، هەر کەسێ سڵاواتی دا لەسەر پێغەمبەر، صلی اللە علیە وسلم، دوعاکەی گیرایە، ئەگەر ئەوەڵی دوعاکانت بە سڵاواتێک بێ و کۆتایی دوعاکانیشی بە سڵاواتێک بێ، خوا سڵاواتەکە وەرەگرێ لە ئەوەڵ و ئاخیرۆ، خوا لەوە کەریمترە بەینەکەی دەرکا ئەوەڵ و ئاخرەکەی وەربگرێ، نا. پەردەیە هەیە نایەڵێ بەرزبێتەوە تا سڵاواتێ نەدەی لەسەر پێغەمبەری خوا صلی الله علیه وسلم پێنجەم سبب لكفاية العبد ما أهمه عرضم کردن غم و پەژارە ئەڕەوێنێتەوە حەدیسەکەی ئوبەی کەوا ئێستا باسم کرد شەشەم سەڵات لەسەر پێغەمەری خوا مافی پێغەمەری خوایە بەسەر ئێمەوە حەقی پێغەمبەری خوایە بەسەر ئێمەوە لای کەمی حەقی ئەو پێغەمبەرە صلی اللە علیە وسلم ئەوەیە سڵاواتی لەسەر بین ئەها سەیری دنیاییەکان بکەن دنیاییەکان سەیری حیزبیەکان بکەن لە ڕۆژێکە ئەگەر هەزار جار ناوی گەورەکەی ببا بە کەمی ئەزانێ ئەی تۆ لە ڕۆژێکا چەند جار ناوی گەورەکەت ئەبەی ئەو گەورەی بەتەمای لەسەر پردی سیرات دوعات بۆ بکا ئەو گەورەی بەتەمای لە مەحشەرا دوعات بۆ بکا ئەو گەورەی بەتەمای شەفاعەتی بۆ بکا لە ڕۆژێکا چەند جار ناوی ئەبەی چەند بە لەزەت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 صلاواته پێغەمبەر خۆی پرسیاریان لێ کردووە وتیان قوربان ئەزانین چۆن سڵاو لێ بکەین ئەڵێن السلام علیک ایها النبی و رحمت اللە ئەی چۆن سڵاواتی لەسەر بدەین خۆی ئەمەی بۆ نووسین ئەوەی کە ئێستا بۆم ئەوە لە تەحیات ئەیڵین لە ئەخیرەوە بەڵام ئەگەر هاتوو کەسێک ئەوەی بۆ نەوترا ئەو پیاوە پیرانە ئەو دایە پیرانە ئەو خەڵکە نەخوێنەوارانە هەر وتی اللهم صل علی سیدنا محمد اللهم صل علی حبیبنا محمد اللهم صل علی شفیعنا محمد وعلى آل سیدنا وحبیبنا وشفیعنا تۆ بڵێ خوا ناومێی بکەن نا نەبەخوا نەبەخوا دەست نانێ بە ڕوویا جاران ئێمە مناڵ بووین خەتخەتێنمانە کرد بەردەکە کەوتە قەراخی خەتی خەتی ئەمان و ئاوەخۆرەیە ئەوەی ئێمەش بەخوا لە ئاوەخۆرە زیاترە و بینی تێناوە بەخوا وەریەگرێ توخوا گەنجەکان تخوا گەنجەکان دڵی پیرەکان مەشکێنن تخوا عاجزیان مەکەن مەڵێ وا نابێ بڵێ ئەمەش هەیە ئەمە باشترینیانە بەخوا ئەوەی تۆیش باشە چەند خۆشە ئاوا بین بە ئەدەب بین لەگەڵ یەکتریا چەند خۆشە ئاوا بین تخوا پیرەکان تخوا سۆفیەکان نەڵێن ئەگەر گەنجێ نەیوت اللهم صل على سیدنا محمد ئەم هەتیوە بێدینە بێئەدەبە بەرامبەر بە پێغەمبەری خوا بەخوا زۆر بە ئەدەبە لەگەڵ پێغەمبەرە پێغەمبەر خۆی وای فەرمووە بۆیە ئەڵێ اللهم صل علی محمد لە دەرەوەی نوێژ ملیۆنێ جار ئەڵێم اللهم صل علی سیدنا محمد توخوا یەک بێدین مەکەن توخوا سوک سەیری یەک مەکەن توخوا مەبنە بنێشتە خۆشەی دەمی بێدین دەمی بێاخلاق لەسەر فاتیحە و پێغەمبەر و سڵاوات و لەسەر دەستگرتن و دەستنەگرتن و لەسەر ڕیش و لەسەر دەرقاچە و لە کوا سڵاوات بدەین زۆر باشە کات و ساتی بۆ نییە ڕۆژ و شەو گەرما و سەرما فەقیری و دەوڵەمەنی شەممە و جومعە بەڵام لە کەی و لە کوا زۆرتر سڵاوات بدەین باشترە یەکەم لە تەحیاتە لتحياتا أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم أول تحياتا دوهم لە تەحیاتی یەکەمیش هەر سڵاوات ئەدەین لە قنوتی نوێژە بەیانیان ئەیخوێنین سڵاوات ئەدەین سێیەم لە نوێژی جەنازەیە نوێژی جەنازە چوار الله اکبر کرێ نوێژی جنازە لە یەکەمە الحمد خوێنی لە دووەمە ئەڵێ اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم سیر کە چەند مهمە چوارەم، کاتێ یەیتە ناو مزگەوت ئەی موسڵمان پێی ڕاست ئەخەیتە مزگەو بڵێ بسم اللە والسلام علی رسول اللە اللهم اغفر لی ذنوبی وافتح لی ابواب رحمتک پێنجەم، کاتێ کەوا لە مەجلیسێکا دائەنیشین قسە ئەکەین بۆ کارێک کۆبینەوە با سڵاوات بەین بەر لەوەی بڵاوەی لێ بکەین چونکە ئەگەر هەڵساین و سڵاواتمان نەدا ئەو مەجلیسە مەجلیسێکی بۆگەن دەرەچێ و وە پێغەمبەری خوا لێمان عاجز دەبێت صلی الله علیه وسلم شەشەم کاتی تەنگانە کاتێ داوای لێخۆشبوونەکەی حەوتەم کاتێ دەرسێک یاوانەیەک دەڵێیتەوە خوتبەی جمعە دەدەی هەشتەم بەیانیان و ئێواران پرسیاری کرا زان بەخیل کێیە یان کێ قوربان فەرمی ئەو کەسەیە ناوم ببرێ و سڵاواتم لەسەر نەدا جبرائیلی ئەمین هات بۆ خزمەت پێغەمەری خوا صلی الله علیه وسلم ڕۆژی جمعە بوو پێغەمەری خوا بە پلەکانەکانی مینبەرەکە سەرەکەوت چوە سەر پلەی یەکەم هەڵوێستەیەکی کرد و فەرمی ئامین چووە سەر پلەی دووەم، هەڵوێستەیەکی کرد و فەرمی ئامین چووە سەر پلەی سێیەم، هەڵوێستەیەکی کرد و فەرمی ئامین دوایی وتیان قوربان ئەوە چی بوو سێ ئامینت کرد فەرمی ئێستا جوبرەیل هات پێی وتم ئەی محەممەد المستەفا صلی الله علیه وسلم من سێ دوعاکەم تۆش سێ ئامینم بۆ بکە دوعای یەکەم رغم أنف رجل أدرك والديه ولم یدخل بهما الجنە لوتی خۆڵایی بێ ئەو کەسەی باوک و دایکی یا یەکێکیان یا هەردووکیانی لە حەیاتا مابێ نەتوانێ بە بۆنەی ئەوانە بچێ بۆ بەهەشت پێغەمبەر فەرمووی ئامین دووەم فەرمی ڕەغیم ئەنف و ڕەجولین ئەدرەکە ڕەمەضان وەلەم یغفر لەه لوتی خۆڵایی بێ ئەو کەسەی ڕەمەزان دێ و ناتوانێ کارێ بکا بە بۆنەی ڕەمەزان و خوا لێی خۆش بێ پێغەمبەر فەرمی ئامین لەسەر رسول اللە بیتاقەی دوور و نزیکیمانە لەو سەروەرە لە ڕۆژی قیامەتا سڵاواتدان لەسەر رسول اللە بڵێن صلی الله علیه وسلم دەوای ڕەوینەوەی غەمەکانمانە و کردنەوەی کڵاو ڕۆچنەی گرفت و کێشەکانمانە سڵاوات لەسەر ڕسول الله صلی الله عليه وسلم نیشانەی خۆشویستنی و شەوقی ئێمەیە بۆ ئەو عەزیزە سڵاواتدان لەسەر ڕسول الله صلی الله عليه وسلم کەمترین مافێکە ئێمە بەرامبەر ئەو عالی قەدرە ئەنجامی بدەین سڵاواتدان لەسەر ئەو سەروەرە صلی الله علیه وسلم وامان لێ دەکا شیاوی ئەوە بین خوای پەروەردگار سڵاواتمان لەسەر بدا سڵاواتدان لەسەر رسول الله صلی الله علیه وسلم زەمانەتی بژاردنەوەی قەرزەکانمانە کردنەوەی گرێکوێرەکانمانە ئەگەر ئێمە بەڕاستی بەڕاستی لەگەڵ پێغەمبەرا بین قسەیەک هەیە بەس قسەیە نە حەدیسە و نە ئایەتە و عالمێک نقلی ئەکا منی لە زمانی ئەوە ئەیگێڕمەوە ئەمە نای بە مقاڵبی ئەوەی کەوا فەرزە یاوەکو سونەتە و ئەوانە بەس قسەیەکی ڕەمزیە دەیگێڕمەوە ئەو مامۆسایە دەفەرمێ پیاوێکی مناڵدار هەبوو قەرزار بوو، زۆر قەرزار بوو، قەرزێکی زۆری بەسەرا کەوتبوو، ماڵ و مناڵی ئەیان ناڵ لە ژێر قەرزا. ڕۆژێک چوو بۆ لای بازرگانێک، وتی بیکە بە خاتری خوا پێنج سەد دینارم بەرێ، دیناری ئەو زەمانە ئاڵتونیەکە. قەرزێکی زۆرم یەخەی گرتووم و خەڵک شەو و ڕۆژ بەرەکیان پێ گرتووم. کابرای بازرگان وتی باشە ئەدەمێ بەس کەی بۆ مەیەنی تۆ فەرمی فڵان مدەم بۆ دانێ لەو کاتە ئیشاڵا بۆ تێنمەوە کابرا پێنج سەد دینارەکەی دایە نەچووە بۆ ماڵەوە پارەکەی برد تەوزیعی کرد بەسەر خاوەن قەرزەکانیا و لە قەرز نەجاتی بوو بەڵام ئەوەنەی تر باری قورس بوو وعدی داوە مەوعیدی قەرزدانەوەکەەوە هات کابرای بازرگان داوای قەرزەکەی لێکرد وتی قەرزەکەم بەرۆ وتی وەڵی نیمە وتی مەوعیدی هاتووە یا نەهاتووە؟ وتی وەڵا هاتووە. ڕۆژێکی تر پێی وت، وتی وەڵایی نیمە. چوو لای قازی شکاتی لێ کرد. شکاتی کرد لە پیاوە قەرزارەکە، بازرگانەکە. قازی بانگی کرد، فەرمی بۆ قەرزی ئەو پیاوە نادەی تۆ؟ وتی وەڵای قوربان پێی لێ نێم، پیاوەتی لەگەڵا کردووم، زۆر گەورەی منە، بەڵام وەڵایی نیمە، هیچیک نابەم. قازی وتی بۆ سجن، لەباتی ئەوەی کەوا حەقی ئەو پیاوە نادەیتەوە. وتی بەڵێ قوربان بەڵام تکات لێ یەکەم ئیجازەم بە با بڕۆمەوە بۆ ماڵەوە بە ژنەکەم و مناڵەکانم بڵێن خەفەتی خۆیان بخۆن من قازی سجنی کردووم لەسەر قەرزی ئەو پیاوەی کەوا پێنج سەد دینارم لێ قەرز کردووە قازی وتی جا من چۆن متمانە پێ بکەم تۆیتەوە وتی جەنابی قازی ئەگەر نهاتمەوە تۆ شایەتیم لەسەر بدە من لە ئومەتی پێغەمبەر نیم بە زەمانەتی رسول الله قازی دیارە ئەو زەمانە وەکو ئێستا فڕوفێڵ ئەوەنە زۆر نەبووە وتی دە باشە ئیزنی دا بڕات بۆ ماڵەوە چووە ماڵەوە وتی بە ژنەکەی وتی ژنەکە من قازی حکمی داوم بگیرێم لە باتی ئەوەی کەوا قەرزی ئەو پیاوە نابژێرمەوە ئەی چۆن هیچی ئیجازەی دا ژنەکە وتی وتی وەڵاهی وتم پێغەمبەری خوا کەفیلم بێ و زەمانەتم بێ ئەگەر ناتمەوە قازی وتی باشە بڕۆ ئەوا منیش هاتوومەتۆ ئەڵێ ژنەکە وتی دەی تخوا مادەم پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ناوی گەورەی ئەو بووە بەهۆی ئەوەی تۆ بێیتەوە بۆ ناو ئێمە وەرن با هەموومان دانیشین سڵاوات بین لەسەر پێغەمبەری خوا کۆڕێکیان بەست و دەستیان کرد بە سڵاواتدان بە پیاو و بە ژن و بە مناڵ و بە دایپیرە و بە هەمویانەوە سڵاواتیان دا سڵاواتیان دا سڵاواتیان دا تا خەویان لێکەوە هەموو خەویان لێکەوە پیاوەکە لە خەوا پێغەمبەری خوای بینی وەکە وەکو وتم گەنجەکان نەڵێن ئەمە حەدیسە زەعیفە چی ئەڵێم حەکایەتە حەکایەتە حەکایەتە گێڕ و باوەڕم پێ هەیە قەناعەتم پێ هەیە کە واشکی وا لە تاریخا ڕوویاوە پێغەمەری خوا فەرمی فڵانە کەس بەڵێ گەورە فەرمی بەیانی بڕۆ بۆ لای والی شار یعنی محافظی شارەکە بۆ پێغەمەری خوا سڵاو لێکە ئەو قەرزەم بۆ ببژێرەرەوە پیاوەکە خەبەری بوویەوە بەیانیە چێ بۆ لای والی محافزی شارەکە ئەڵێ پێغەمبەری خوا سڵاوی لێ کردی وتی ئەو قەرزەم بۆ ببژێری وتی جا من چۆن بزانم تۆ ڕاستەکەی ئەم خەوە کێڵێ درۆ نییە نیشانە و چییە وتی وتم ئەی پێغەمبەری خوا ئەگەر باوەڕی پێ نەکردم لە خەوەکە وتی ئەگەر باوەڕی پێ نەکردی بڵێ دوو نیشانە تی نیشانەی یەکەم هەموو شەوێ تۆ هەزار سڵاوا دەدەی لەسەر پێغەمبەری خوا ئەی قازی نیشانەی دووەمەوە ئەخیر شەو هەزارەکەت لێ تێک چووە بەس پێغەمەری خوا فەرمووی بڵێ بە کاملی گەشتۆتە لای ئێمە وەرمان گرتووە والیەکە دەستی کردە گریان و دەستی برد لە بەیت المالی مسلمانان 500 دیناری دەرێنا دا فەرمی ئەوە بڕۆ بیدەرەوە بە قەرزەکە لە ماڵی خۆشی 2500 دیناری دا فەرمی ئەوەش بەرە بۆ مناڵەکانت چوو بە لای قازی ی جەنابی قازی سەیرە کا قازیش وەکو والی باڵەسەمایەتی ماڵەوە بێ لە دوێنێ ئینتیزار دەکەم بێیت هاوە پێنج سەد دینار پێغەمبەری خوا ئەمری پێ کردووم پێنج سەد دیناری بەمێ لە قەرزەکە ببژێری خەوا لە خەوا بینیومە منیش ئەمە ناکرێت کە دروستکە ئێستا بڕا بۆ لای کەسێک کە خەزارێتی بڵێ پێغەمەری خوا نا پێغەمەری خوایە بە ناوی دەمی ئەو کەسا درۆی بەنەت بەدەمەوەکە خوای گەورە تێی هەڵەدا ئەمە بەڕاستی و بە واقعی ئەمە ڕووداوەکە ڕووی یاوە ئەگینا کابرا چۆن ئەتوانێ بە دەم پێغەمبەری خواوە درۆ بکا لەبەر ئەوە کابرا ئیشی کرد کەسابەتی کرد کاری کرد بەڵام دەری نەیەنا دوای پەنای بردە بەر دوعا بەر سەڵاوات خوای گەورە پەروەردگار بارەکەی بارەکە ئێمە گەر بەڕاستی ڕووبکەینە خوا بەڕاستی بپاڕێینەوە لە خوا بەڕاستی پێغەمبەرمان خۆش گەرەک بێ صلی الله علیه وسلم بەشێ لە عومرمان دانێن بۆ سڵاواتدان لەسەری وەڵی نیوەی کێشەکانمان حەلە بێ خوا لە گوناهی من وێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە سەر فترە بۆ ئەمساڵ هەروەکو پار سێ هەزار دینارە ئەگەر کەسێ پارە بدا ئەگەر کەسێکیش خواردن بدا برنج یا قوتێکی تر بدا دوو کیلۆ نیوە بە مەزەبی ئیمامی شافعی و ئیمامی مالیک و ئەوانەی کە ئەڵێن خواردنە بێ بدرێ دوو کیلۆ نیو یانی ماڵێک ئەگەر شەش نەفەر بن شەش دووی دوانزە و شەش نوی سێ پانزە کیلۆ برنج بدەن بۆ سەرفترەی ڕەمەزانیان بەسیانە لەو برنجەی خۆیانەی خۆن ئەمە سەرفترە بە پارە و بە خواردن فیدیەی ڕەمەزان بۆ ڕۆژێک هەر وەکو سەرفترەکە سێ هەزارە ئەو پیر و نەخۆشانەی ناتوان ڕۆژوو بگرنەوە ڕۆژی سێ هەزار بدەن یانی نەوەد هەزار نەوەد هەزار دینار بدەن ئەوە نەجاتیانە بێ بە خواردنیش نزیکەی 20 کیلۆ برنج بدەن ئەوە لیجنەی فتوای باڵای هەرێمی کوردستان ئەوەی داناوە نەجاتیانە بێ بۆ فیدیەکە پارە هەر کەسێک لە پار ڕەمەزان تا ئێستا چوار ملیۆن و نیو دینار ئێراقی هەبێ ئێستا ئەبێ زەکاتی لێ بدە ئەگەر بووبێ بە چوار سەد ملیۆن ئەبێ زەکاتی هەمووی بدەی چوار ملیۆن و نیو ئەندازەیە بۆ ئەوەی تۆ زەکاتی لەسەر واجبە یان نا یعنی ئەگەر کەسێ دوو ملیۆنی هەبوو ئەتوانێ نەیدا سێ ملیۆنی هەبوو ئەتوانێ نەیدا ملێۆنێک یە بۆ تۆ ئەی ئەگەر حەزی کرد بیدا ڕێگەی لێ ناگیرێ بەڵام تا نەبێ بە چوار و نیو لیژنەی فتوا و توانە واجب نابێ لەسەری بیدا و گوناهبار نابێ خوا لە گوناهی من نوێش خۆش بێ خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکانمان شیفا بدەی خوایە لە مردوەکانمان خۆش بی خوایە تاعەتمان قبول کەی خوایە بەر شەفاعەتی پێغەمەری خوامان بخەی خوایە بەر شەفاعەتی پێغەمەری خوامان بخەی